Bitirsin ömrüm babanı Bakıldan boşun Bitirsin ömrüm babanı Bakıldan boşun Hiç boşum ne di babanım Ledin ye roşun Hiç boşum ne di babanım Ledin ye roş Ey ya peygamber ya peygamber Nazım gelm yarani Ya peygamber ya peygamber Nazım gelm yarani Avişar özür babanım Rengin korani Avişar özür babanım Rengi korani ئەو چاوە جوانە باوانم خوا بە توێدایەوە ئەو چاوە جوانە باوانم خوا بە توێدایەوە مینە دوو دنیا باوانم بۆ من جێمایەوە مینە دوو دنیا باوانم بۆ من جێمایەوە ئەتەکە یان بەر یەکە یەوبەر نازر گەرمیانی یەکە یان بەر یەکە یەوبەر نازر گەرمیانی ئاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی ئاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی ئەلێکێوان باڵت بەوێنەی باوانم هەر ئەلێکێوان زەیری کوێنەکەم باوانم هەی باوان وێران زەیری کوێنەکەم باوانم هەی باوان وێر یەکەیم بەر یەکەیە بەر نازەرگەمیانی یەکەیم بەر یەکەیە بەر نازەرگەمیانی ئاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی ئاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی هەزار سڵاو بێ باوانم لەوکانی وایەوە هەزار سڵاو بێ باوانم لەوکانی وایەوە وا تۆ لێ دەشوی باوانم ئەو دەم و چایەوە وا تۆ لێ دەشوی باوانم ئەو دەم و چاو هەدیەکە یم بەردیەکە یەمەر نازر گەنگانی یەکە یم بەردیەکە یەمبەر نازر گەنگانی هاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی هاوی شارە زور باوانم ڕەنگی گۆڕانی.